ئێمە هەر لەسەر ئایینی خۆمان ئەمێنینەوە و یەک پارچە بوون تا پێغەمبەری وەعدە پێدراومان بۆ دێ کە پێغەمبەرێکی وا بێ قورئانمان بەسەرا بخوێنێتەوە کەچی کە ئەو پێغەمبەرە هات لە جیاتی ئەوەی باوەڕی پێ بکەن و ئیمانی پێ بهێنن ناکۆکیان کەوتە نێوان و کەمێکیان ئیمانیان هێنا و بەشی زۆریان لەسەر ئایینی پێشووی خۆیان مانەوە و هەندێکیشیان دوودڵ بوون. وذلک دین القیمە. کەچی فەرمانیان نەدرابوویە بەوە نەبێ کە خواپەرستی بکەن و ئایینی خۆیان بە خاوێنی و سافی و بێگەردی جێبەجێ بکەن و لە ئایینی بەتاڵ لابدەن بۆ ئایینی ڕاست و نوێژەکانیان بکەن و زەکات بدەن و ئایینی میللەتی ڕاستیش ئەمەیە پاداشتی ئەوانە لای خوای خۆیان بەهەشتگەلێکە جۆگە و ڕووباری ئاوی ڕەوان بە ژێریانا ئەڕوا و هەتا هەتایە تیایانا ئەمێننەوە خوا لەوان ڕازیە و ئەوانیش لە خوا ڕازین و ئەم پلە وپایەیش بۆ کەسێکە لە خوای خۆی بترسێ.